بەشی سێیەم ئارترۆس ڕۆبنشتاینی پیانۆژەن لە گەیشتن بە مەوعیدی نانی نیۆڕۆ لە چێشخانەیەکی پلەیەکی نیۆڕک درەنگ کەوتبوو هاوڕەکانی هێواش هێواش نیگەران دەبوون بەڵام سەرئەنجام سەر و کەلەی ڕۆبنشتاین دەرکەوت لە بارێکدا کچێکی سنجڕاکێشی لەگەڵ بوو کە سێیەکی تەمەنی خۆی هەبوو ڕۆبنشتاین هاوڕێکانی بە داواکردنی گرانترین خواردنی چێشتخانەکە و چاکترین و نایابترین شەراب سەرشان کرد کاتێ فراوین تەواو بوو بە زەدەخەنەوە پارەکەی دا ڕۆبنشتاین گوتی دەبینم هەمووتان سەرتان سوڕماوە بەڵام ئەمڕۆ من چوومە لای پارێزەرەکەم تا وەسێتنامەکەم ڕێک بخەم بڕێک بی باشم بۆ کچ و خزمەکانم لەبەر چاو گرت و ژمارەیەک سەخاوەتمەندانیشم بۆ خێر و بیریش خستە لاوە، بەڵام لەپەر حەزم کرد لە وەسێننامەکەدا خۆمم لەبیر کردووە، هەموو شتەکان درا بە کەسانی تر، هەر بۆیە بڕیارم دا لە پەیوەندی بە خۆمەوە سەخاوەتمەندتر بم. ئەو کاتەی پیر بە مەبەستی بڵاوکردنەوەی خواپەرستی لە گەشتدا بوو، ئەو ماڵەی کە ئەو ئەو قوتابییەکانی تێدا دەژیان ئاگری تێبەر بوو، یەکێ لە قوتابیەکان گوتی، ئەو ماڵەکەی بە ئێمە سپارد و ئێمەش لە ئەرکەکەماندا کەمتەرخەمیمان کرد. قوتابیەکان یەکسەر و بێ وەستان دەستیان کرد بە دروستکردنەوەی ماڵەکە. بەڵام پیر لە پێش کاتی دیاریکراوی خۆی لە سەفەر گەڕایەوە و قوتابیەکانی لەو حاڵەدا بینی. پیر بە کەیفخۆشی و گوتی، ئاوا ماڵێکی تازە؟ یەکێ لە قوتابیەکان بە پەشۆکاییەوە هەوڵیدا کارەساتی ڕاستەقینەی سووتانی ماڵەکە باس بکات کە هەمووان پێکەوە تێیدا دەژیان و خوویان پێوە گرتبوو. پیر گوتی، من تێناگەم. ئەوەی کە من دەیبینم پیاوانێکن باوەڕیان بە ژیان هەیە و قۆناغێکی نوێیان دەستپێکردووە. ئەوانەی کە هەموو شتێکیان لەدەستداوە لە چاو ئەوانی تدا پێگەیەکی باشتریان هەیە لەبەر ئەوەی بۆ ئەوان لەو ساتە بەدواوە بارودۆخ تەنها دەتوانێت باشتر بێت پیر دەڵێت کە بە شەقامی خەونەکانتدا هەنگاو دەنیت دڵی پێ بدە و دەرگایەک بۆ بەهانەگەلێکی وەکو ئەمە ئەوە نییە کە من دەمویست بە کراوەیی مەهێڵەرەوە چون لەم کارەدا تۆوی شکست و ناکامی حەشاردراوە بەری خۆتدا هەنگاو بنێ تەنانەت ئەگەر ناچاریش بیت هەنگاوگەلێکی نادڵنیابەش هەڵبێنی هەتا ئەگەر بزانی لەمەش باشتر دەتواننی ئەم کارە ئەنجام بدەیت ئەگەر تواناییەکانت لە ئێستادا قبول بکەیت گومانی تێدا نییە لە ئایندەدا دەتوانیت چاکیان بکەیت بەڵام ئەگەر لە قبوڵکردنی کەموکوڕتیەکان سەرپێچی بکەیت ئەوا هەرگیز ناتوانی لە شەڕ و بەلایەنی ڕزگار بی بە ئەزایەتیەوە ڕوبەڕوی ڕێگاکەت بەرەوە لە سەرزەنشتکردنی کەسانی دی دڵت نەترسێ لەوەش گرنگتر ئەوەیە کە خۆشت سەرزەنشت مەکە و بەم جۆرە توانای خۆت بەفیڕۆ مەدە خواوەند لەو شەو نخونیەکاندا لەگەڵ تۆدایە و فرمێسکەکان بە ئەشقی خۆی پاک دەکاتەوە خواوەند لەگەڵ خەڵکی دلێراندایە پیر و مریدەکان لەگەشت دابوون و لە ڕێگەی نەیانتوانی خواردنێکی بە دڵی خۆیان بخۆن پیر چەند کەس لە مردەکانی بەدوای خواردندا نارد کاتێ خۆر ئاوا بوو موریدەکان گەڕانەوە و هەر یەکەیان چەند شتێک کەمیان هێنا پێش کە لە خێر و سەدەقەی خەڵک کۆیان کردبەوە میوەگەلێک کە خەریک بوون دەگەنین نانی پەزی و شەرابی تاڵ بەڵام یەکە لە موریدەکان کیسێک سێوی گێوی پێبوو لە حاڵێکدا کیسە سێوەکەی بەسەر موریدەکان دابەش کرد گوتی من لە پێناوی یارمەتیدانی پیر و براکانمدا دەست بۆ هەموو کارێک دەبەم پیر پرسی ئەمانەت لە کوێ هێناوە مورید وەڵامی دایەوە، ناچار بووم دزی بکەم. خەڵکی لەگەڵ ئەوەشدا کە دەیانزانی خواپەرستی بڵاو دەکەینەوە، خواردنی خرابوویان دەداینێ. پیر گوتی، بڕۆ سێوەکان لەگەڵ خۆتدا ببەوە و هەرگیز نەگەڕێیتەوە. کەسێک لە پێناوی مندا دزی بکات، دزی لە منیش دەکات. ئێمە لە دنیادا بەدوای پەسنی جێخواست و خەونەکانمان دەکەوین زۆبەی جار ئەوەی بە سانایی لە بەردەستماندایە وەک شتێکی نایەب و دانخست سەیری دەکەین و لێکی دەدەینەوە کاتێ بە هەڵەکە دەزانین هەست دەکەین کە کاتی خۆمان بە فیڕۆداوە ئەو لە گۆزەکەماندا بۆ و بە تونێتی گەڕاوی لەبەر هەڵەکانمان نو گەڕانی بێهودا مەسەگەلێک هەن کە دروست کردووە خۆمان تۆمەت تۆمەت بار دەکەین پیر دەڵێت ڕەنگە گەنج خەزنە لە ماڵەکەی خۆتدا شاربێتەوە بەڵام تەنیا ئەو کاتە بەدەستی دەهێنی بە دوایدا گەڕابی گەر بە ترۆس ئازاری تەکفیری نەچێشتبوایە بە سەرۆکاتی کڵێسا هەڵنەدەبژێدرا ئەگەر کوڕی دەسەڵەت کوڕی دەست بڵاو دەستی لە کار و کردەوەکانی هەڵنەگرتبایە باوکی دەستخۆشی پێ نەدەگوت شتگەلێک لە ژیاندا هەن ناو و ناتۆرەیان لەسرە بەم مانایە تۆ قەدری من نازانیت مەگەر لە دەستم بدەیت و دووبارە بە دەستم بهێنیتەوە کۆششکردن بۆ کورتکردنەوەی ڕێگا سوودێکی نییە پیرێک چاوی بە قوتابیەکی ئازیزی کەوت و لە پێشکەوتنی مریدەکەی ڕێبازی معنەویدا پرسیاری کرد قوتابی وەڵامی دایەوە کە ئێستا دەتوانی هەموو ساتەکانی ژیانی بۆ خواتەخان بکات پیرگوتی کەواتە تەنیا ئەو ماوە کە لەوانە خۆش ببێت کە خراپەی تۆیان دەوێ تابی سەرسامانە سیرێکی مامۆستاکەی کرد و گوتی ئەم کارە بە پێویست نازانم ئاخر من هیچ نیەتێکی خراپم لە بەرامبەر ئەواندا نییە پیرگوتی ئایا پێت وایە کە خواوەند هیچ بە نیازێکی بەرامبەر تۆ هەبێت تابێکە گوتی هەڵبەتە کەنا پیرگوتی بەڵام سەرباریش تۆ داوای لێبوردنی لێ دەکەیت ئایا وا نییە؟ کەواتە لەگەڵ ئەوانەشدا کە خراپەی تۆیان دەوێ ئەوها بکە تەنانەت ئەگەر لە بەرامبەریشیاندا بەدنیاز نیت ئەوەی کە دەبورێ دڵی خۆی دەشواتەوە و پاکی دەکاتەوە. لە کاتی بۆمبارانی دڵڕەقانەی تۆڵۆندا، ناپلیۆن ناپلیۆنی لاو وەک شۆڕەبی یەک بە خۆی دەلەرزی. سەربازێک کە ئەوی لەم بارەدا بینی بە هاوڕێکەی گوت، سەیری بکە، تا ئاستی مردن ترساوە. ناپلیۆن وەڵامی دایەوە، بەڵێ، من ترساوم، بەڵام بەم حاڵەشەوە درێژە بە شەڕ دەدەم. ئەگەر ئێوە نیوەی من ترستان هەبوایە، دەمێک بوو هەڵاتبوون. پیت دەڵێت، ترس نیشانەی ترسنۆکی نییە ترس ترسە توانامان دەداتێ لە بەرامبەر پێگەکانی ژیاندا ئازار و ئازا و بەوێقار بین کەسێک کە ترس تاقی دەکاتەوە بەڵام سەرباری ترسەکەی بۆ پیشەوە دەڕوات و ڕێگە بە ترس نادا ڕایوەستێنێ ئازایەتی خۆی دەسەلمێنێ بەڵام کەسێ کە بەبێ لە بەرچاوگرتنی مەترسی لەگەڵ هەلومەرجە دژوارەکاندا دەستەویەخە دەبێ تەنیا ناپەرست بەرپرسیاری خۆی پیشان دەدا نووسەر لە جەژنی سانت جۆندا بەشداری کردبوو لە نیو چادرەکاندا سەرقاڵی تەماشاکردنی پێشبڕکێی نیشانەگرتنەوەی گرتنەوە و خواردنی خۆراکە خۆماڵیەکان بوو. لەپڕ لیبۆک مهرێجێ دەستی کرد بە لاساییکردنەوەی ڕەفتارەکەی ئەو. خەڵکی پێکەنین. نووسەریش پێکەنی و کابرای لیبۆکی بۆ قاوە خواردنەوە بانگێشت کرد. لیبۆک گوتی، دڵ بدەرە ژیان، ئەگەر زیندوویت دەبیت دەستەکانت بجوڵێنی، هەڵبەزیت و دابەزی، دەنگە دەنگ بکەیت و لەگەڵ خەڵکیدا قسە بکەیت لەبەر ئەوەی ژیان ڕێک خاڵی بەرامبەر مردنە واتە مانەوەی هەتا هەتایی لە یەک دۆخدا ئەگەر زۆر کز و بێدەنگ بێت زیندوو نیت بەیانیکان پیرێک و موریدی لە دەشتێکدا پیاسیان دەکرد مورید لەبارەی ڕژێمێکی خۆراکیەوە پرسیاری لە پیر کرد کە یارمەتی پاکیزەیی دەروونی بدات هەرچەندە پیر چەندەها جار جەختی لەوە کردبووەوە کە خواردنێکی پیرۆزی تایبەت بوونی نییە و هەموو خواردنەکان لەم ڕۆوە وەک یەک وان بەڵام مورید باوەڕی بەم قسەیە نەبوو مورید گوتی دەبێت خواردنێ هەبێ کە مرۆڤ لە خودا نزیکتر بکاتەوە پیت گوتی ڕەنگە ڕاست بکەیت بۆ نمونە ئەم قارچکانە بیرۆکەی ئەمەی کە خواردنی قارچک یارمەتی ئەو دەدات بۆ پاکبوونەوە و زەوقی پێدەبەخشێ موریدی هەژان بەڵام هەر ئەوەندەی ویست یەکیان هەڵبگرێ بە ترسەوە هەواری کرد ئەم قارچکە ژەهراوییە ئەگەر تەنان یەک دانەشی لێ بخواردایە یەکسەر دەمردم پیرگوتی باشە وەڵام من خواردنێکی دیکە پێ نازانم کە بەم خێرایە تۆ بباتە لای خودا لە زستانی 1970 دا نووسەر و هاوسەرەکەی لە شەقامەکانی شاری پراگدا پیاسیان دەکرد کوڕێکیان بینی وێنەی باڵەخانەکانی ئەو ناوی دەکێشا نووسەر زۆر دڵخۆش بووەوەی کە بینی بڕیایدا یەکێ لە وێنەکان بکڕێت کاتێ پارەی بە کوڕەکە دا، بینی کوڕە سەرباری سەرمای حەوپلەی ژێ سفر دەستکێشی لە دەستدا نییە، لە کوڕەکەی پرسی، بۆچی دەستکێش لە دەست ناکەیت؟ کوڕە وەڵامی دایەوە، بۆ ئەوەی بتوانم قەڵەمەکەم بە دەستەوە بگرم. قەدەرێک پێکەوە لە بارەی پراگەوە قسەیان کرد. کوڕە پێشنیاری کرد کە بە خۆڕایی وێنەکەی ڕوخساری هاوسەری نووسەر بکێشێ. نووسەر کاتێ چاوەڕوان بوو وێنەکێشانەکەی کوڕەکە تەواو بێت، هەستی کرد ڕووداوێکی سەیر ڕووی داوە. ئەو و وێنەکێش نزیک نزیکی پێنج دەقیقە پێکەوە قسەیان کردبوو، بەبێ ئەوەی هیچ کامێکیان زمانی ئەوی تریان بزانن. ئەوان تەنیا سوودیان لە جوڵەی سەر و دەست و زەردەخەنە و حاڵەتی دەموچاو وەرگرتبوو. بەڵام حەزی بەشداریکردن لە قسەکردن ڕێگەی پێ دابوون پێ بنێنە نیو دنیای زمانێکی بێ وشەوە. دۆستێک حەسەنی بردە بەر دەرگای مزگەوتێ لەوێ پیاوێکی کوێر سەرقاڵی سواڵکردن بوو دۆستەک گوتی ئەم پیاوە کوێرە ئاقڵترین کەسی وڵاتی ئێمەیە حەسەن لە کابرای پرسی چەندێکە نابینایت پیاوە گوتی لەو کاتەوەی هاتمە دنیا حەسەن پرسی، چۆن چۆنیی ئاوا هۆشمەند بووی؟ کابرا وەڵامی دایەوە، لەبەر ئەوەی خوێرییەکەمم قبووڵ نەکرد، هەوڵم دا ببمە ئەستێرەناس، بەڵام لەبەر ئەوەی نەمتوانی ئاسمان ببینم، ناچار بووم خۆر و هەسارە و کەهشەکان لە مێشکمدا وێنا بکەم و هەرچی لە نووسراوەکانی خودا نزیکتر بوومەوە، لە عەقڵی ئەو نزیکتر بوومەوە. خاوەن مەیخانەیەک لە دییەکی دوورەدەستی نزیک شاری ئۆلایت ی ئیسپانیا تابلۆیەکی بەم ناوەڕۆکەوە لەوێ هەڵواسیوە ڕێک لەو کاتەدا کە توانیم هەموو وەڵامەکان بدۆزمەوە هەموو پرسیارەکان گۆڕان پێی دەڵێت ئێمە بەردەوام لە بیری دۆزینەوەی وەڵام داین هەست دەکەین بەدەست هێنانی وەڵامەکان بۆ پەی بردنە بەمانەی ژیان زەروریە بەڵام لەوە گرنگتر ئەمەیە کە بە تەواوی دڵ بدەینە ژیان و ڕێگە بدەین هێواش هێواش ڕازەکانی بوونی خۆمان بۆ ئاشکرا بکات. ئەگەر زۆر بەدوای دۆزینەوەی ماناوە بین بۆ بوون، دەبینە ڕێگر لەبەردەم ئەوەی کە سروش ڕۆڵی خۆی بگێڕێ و ناتوانین پەی بە نیشانەکانی خودا بەرین. ئوسترالییەکان لەبارەی کاهینەکاوە چیرۆکێکیان هەیە. کە ڕۆژێک کاتێ لەگەڵ سێدانە لە خوشکەکانی پیاسێن پیاسی دەکرد ڕوبەڕووی بەناوباکترین شەڕکەری سەردەمدا تەقیەوە شەڕکەر گوتی دەمەوێت لەگەڵ یەکێ لەم کچە جوانانە زەماوەند بکەم کاهین گوتی ئەگەر یەکێک زەماوەند بکات ئەوا دوانەکەی تریان دەڕەنجێن بە دوای خێڵێکدا دەگەڕێم کە ڕێگا بە پیاوەکانی بدا سێژنیان هەبێت ساڵانێک بە کێشوەری ئوستورالیادا گەڕان بێ ئەوەی خێڵێکی وا بدۆبستنەوە. ڕۆژێ یەکێ لە کچەکان کە ئیدی پیر و خەڕەت بووبوون گوتی، هیچ نەبێ یەکێکمان دەیتوانی شادمانی بەدەست بهێنێ. کاهین گوتی، من هەڵە بووم، بەڵام ئێستا ئیدی زۆر درەنگ بووە. کاهین سێ خوشکەکەی کردە کۆمەڵە بەردێ تا هەر کەسێ بەلایاندا تێپەڕێ بزانێ کە خۆشی و شادی نەفەرێک بەو مانایە نییە کە دەبێ ئەوان تر خەفەت بخۆن. واڵتەر کاڕڵی ڕۆژنامەنووس چوو بۆ چاوپێکەوتن لەگەڵ نووسەری ئەرژەنتینی خۆرخێ لویس بورغیس کاتێ چاوپێکەوتنەکە تەواو بوو دەستیان کرد بە قسەکردن لە بارەی زمانێکەوە کە لەو دیوی وشەکانەوە بوونی هەیە، هەروەها لە بارەی توانای مەزنی مرۆڤەکان بۆ پەی بردن بە کەسانی دی. بۆرخیس گوتی، نموونەیەکتان بۆ دەهێنمەوە، و بە زمانێکی سەیر و عەجایب دەست بە قسەکردن کرد و پاشان لە ڕۆژنامەنووسەکەی پرسی کە چی گوتووە. بەر لەوەی کارلی وەڵامێک بداتەوە، ئەو وێنەگرەی کە لەگەڵیا بوو گوتی، نزای باوکی ئێمە بوو. بۆرغیس گوتی، رێک رەوان خۆیەتی. من ئەوەم بە زمانی فنلەندی خوێندەوە. دەستەمۆکەرانی ئاژەڵانی ستێرک بە مەبەستی فیلمێکردنی فیلمەکان سوود لە فیلمێکی سادە وەردەگرن. ئەو کاتێک ئاژەڵەکە هێشتا بەچکەیە، یەکێ لە پێیەکانی بە قەدی درەختێکەوە دەبەستنەوە. جوانە ئاژەڵ هەرچەندە هەوڵ دەدات ناتوانێت خۆی ڕزگار بکات بەرە بەرە ئەو بڕوایە لە مشکیدا دەچەسپێ کە قەدری درەختەکە زۆر لەو بەهێزترە کاتێ ئاژەڵەکە پێ گەیشت و بەهێز بوو هێندە بەسە کەسێک سرە پەتێک بە پێی فیلەکەو ببەستێ و سەرەکەی تریش بە لقی گرێ بدات فیلەکە هیچ هەوڵێ بۆ ڕزگارکردنی خۆی نادات پێی ئێمەش هەروەک فیلەکان زۆرتر بە دەزوگەلێکی لاواز و باریکەوە بەستراوە، بەڵام لەبەر ئەوەی لە منداڵیەوە باوەڕمان بە هێزی درەختەکە کردووە، جورئەتی هەوڵدان نادەین نە بەر خۆمان، بێ ئاگا لەوەی کە بۆ بەدەستهێنانی ئازادی کردەوەیەکی ئازایانە بەسە. پیر دەڵێت، گەڕان بەدوای ڕوونکردنەوەی شیکردنەوەی بۆ خواوەند شتێکت پێ ناگەیەنێت دەتوانی گوێ لە وشەی جوان جوان بگری بەڵام لەڕاستیدا ئەوانە بۆشن وەکو ئەوە وایە کە دانیشتنیت و سەرتاسەری ئیسکالۆپیدیایەک لەبارەی ئەشقەوە بخوێنیتەوە لە کۆتاییشدا نەزانیت کە دەبێت چۆن چۆنی خۆشەویستی بکەیت هەرگیز هیچ کەسێ بوونی خوا ناسەلمێنێ هەندێک شت لە ژیاندا تەنیا دەبێ ئەزموون بکرێت و بیستنی ئەزموونی خەڵکانی تر لەم بارەیەو بێ سوودە. ئەوین بابەتێکی وەهاییە، خواوەند کە خودی ئەوینە ئەویش وایە. باوەڕ ئەزموونێکی سەردەمانی منداڵییە، بەوجۆرە ئەفسوونێکە کە عیسا دەفەرموێت، عەرشی خواوەند هی منداڵانە. خواوەند هەرگیز ناچێتە مێشکی مرۆڤەوە، دەلاقەیەک کە ئەو سوودی لێ وەربگرێت دڵی مرۆڤە. لە نێو ڕاهیبەکاندا وا بڵاوبۆوە کە جۆزێفی ڕاهیب هێندە خواپەرستی کردووە بەسەر تەواوی ئارەزووە دەروونیەکاندا زاڵ بووە و چیدی پێویست ناکا نیگەرانی هیچ شتێک بێ. ئەم قسەیە گەیشتە گوێی یەکێ لە داناکانی پەرستگەی سیتا. دانا پاش خواردنی عەسرانە قوتابیەکانی بانگێشت کرد و پێی گوتن، بیستوتانە جۆزێف چیدی وەسوەسەی دەروونی نییە کە پێوست بێ زاڵ ببیت بەسەریا کەمێ خەباتی گیان ڕۆح لاواز دەکات وەرن داوا لە خواوەند بکەین فیتنەیەکی گەورە بۆ جۆزێف بنێرێ ئەگەر توانی لە بەرامبەر ئەو فیتنەیەدا ڕاوەسێ داوا لە خواوەند بکەین فیتنەی ئاشوبی تری بۆ بنێرێ وەرن با نزا بکەین کە کاتێ ئەو دووچاری ئاشوبێک بوو هەرگیز نەڵێت خودایە شەیتانم لێ دوورخەرەوە نزا بکەین لە جیاتی ئەوە بڵێ پەروەردگارا هێزێکم پێ ببەخشە تا بتوانم بەسەر ئەم شەڕ و ئاشوبەدا سەرکەوم. لە هەر ڕۆژێکدا ساتێک هەیە کە شتەکان بە ڕوونی نابینرێن و ڕۆشنبینی دژوارە، کاتێک خۆرئاوا بوون. لەم ساتەدا ڕووناکی و تاریکی تێکەڵ دەبن و هەموو شتێ ناتەواو و ڕۆشنە و نەتەواو و تاریکە. لە زۆرێک لە نەریتە مەعنەوییەکاندا ئەم ساتە بە پیرۆز دەژمێردرێ. لە مەزهەبی کاسۆلیکدا پێمان دەگوترێ هەموو ڕۆژێ سەعات شەشی پاشنیۆڕۆ نزای سڵاو لە مەریەم بخوێنین لە قوتابخانەی کوچوان دا ئەگەر پاشنیۆڕۆ بچینە لای برادەرێک و تا کاتی خۆرئابۆن لای بمێنینەوە ئەوا دەبێت لەوە بەدواوە بۆ هەمیشە سەلام و عەلەیک لەگەڵ ئەو کەسەدا بە عەسرت بەخێر دەست پێ بکەین لە تاریک و لەڵیدا هاوسەنگی نێوان مرۆڤ و ئەستێرە تاقی دەکرێتەوە، خواوەند سیبەرە و ڕووناکی تێکەڵ دەکات تا بتوانێت تا بزانێت ئایا زەوی جورئەتی دژە دان بە سوڕانی هەیە یان نا، ئەگە زەوی لە تاریکی نەترسێ شەو تێپەڕێت و سبەی خۆریکی نوێ دەست بە درەوشانەوە دەکات.